بەناوی خودای بەخشندە و میهرەبان. سوێن بەو فریشتانەی بەکاری چاک و دروست و فەرمانبەرداری هەڵدەستن یەک لە دوای یەک، هەروەها ئەوانەی کە بە گورج و گۆڵی و خێرایی فەرمانەکانی خودا بەجێ دەهێنن یاخود بەو بایانەی هەڵدەکەن و شار و دێهاتی خودا نەناسان کاول دەکەن. بەو فریشتانەش کە هەور بڵاو دەکەنەوە یاخود هەموو شتێکی کۆ بڵاوە پێ دەکەن. بەوانەشی کە حەق و ناحەق لێک جیا دەکەنەوە. بەو فریشتانەش کە پەیامی خودا دەگەیەنن بە خەڵکی و لە خزمەتی جبڕەئیلدا قورئانیان دەگەیاند بۆ ئەوەی بەڵگە بخەنە دەست ئیمانداران نەفامانیش بێدار بکەنەوە بەڕاستی ئەم بەڵێن و وادانەی پێتان دەدرێت هەر پێش دێت جا کاتێک دێت ئەستێرەکان ڕووناکیان نامێنێ ئاسمانیش لەت دەبێت و لێک دەترازێ کاتێک چێوەکان هەڵدەتەچێنرێن و لە جێی خۆیان نامێن و ورد و خاش دەبن. هەروەها کاتێک دێت پێغەمبەران کات و شوێنی دیاریکراویان بۆ دادەنرێت ڕووبەڕووی قەومەکانیان دەکرێنەوە ئاخۆ دەزانن خەڵچینە لێپرسینەوە بۆ چ ڕۆژێک دواخراوە بێگومان بۆ ڕۆژی جیاکردنەوە و دادگایەکی ڕەوا جاتۆ چزانی ڕۆژی جیاکردنەوە و دادگایی چ ڕۆژێکی سەخت و دژوارە! هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. باشە ئەوە نابینن چۆن پێشینانمان لەناو بردووە؟ پاشان دوایینەکانیش بە شوێنیاندا لەناو دەبەین. هەر بەو شێوەیەش دەکەین لەگەڵ تاوانباراندا. هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. ئەی ئەوە بۆ سەرنج نادەن ئایا ئێوەمان لە ئاوێکی بێ نرخ دروست نەکردووە ئینجا لە جێی مەحکەم و قایمدا نوتفەمان دانەناوە بۆ ماوەیەکی دیاری کراو ئینجا ئێمە دەسەڵاتدار بووین بەسەر ئەواندا ئای چ دەسەڵاتدارێکی چاکین هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. ئایا ئێمە زەویمان نەکردووە بە هۆکاری کۆکردنەوە بۆ زیندووان و مردووان؟ هەروەها لەسەر گۆی زەوی کێوی لوتکە بڵندمان دامەزراندووە و ئاوی سازگارمان پێشکەش نەکردوون بۆ خواردنەوە؟ هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. دەی کەواتە ئەی خودانەناسان هەستن و ڕاکەن بۆ ئەو شوێنەی بڕواتان پێی نەبوو بە درۆتان دەزانی، ڕاکەن دەرچن بۆ سێبەری ئەو دووکەڵە سێ بڕگەیە، نە سێبەرە تا لە سایەیدا بحەوێنەوە، نە لە بڵێسەی ئاگری دۆزەخ دەتانپارێزێت، بەڕاستی ئەو ئاگرە بڵێسەیەک فڕێدەدات، وەک کۆشک و تەلارێکی گەورە مەزنە، هەروەکو وشتری زەردی مەیلە و ڕەش دەنوێنێت، هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. ئەمڕۆ ئیتر ئەو ڕۆژەیە کە قسەیان نەماوە و ورتەیان لێ نایەت، مۆڵەتیش نادرێن پاکانە بکەن. هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. ئەمە ئیتر ڕۆژی جیاکردنەوەیە، ئێوەمان لەگەڵ هەموو نەوەکانی پێشوودا کۆکردەوە. جا گەر دەتوانن نەخشەیەک، فێڵێک ئەنجام بدەن دژی من، ئەنجامی بدەن. هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. لەو لاشەوە بەڕاستی دیندار و پارێزکاران وان لە ژێر سێبەردا لە پاڵ کانیا و تاڤگەکاندا لە هەر جۆرە میوەیەک کە ئارەزووی بکەن بۆیان ئامادەیە و پێشکەشیان دەکرێت پێیان دەوترێت بخۆن و بخۆنەوە نۆشتان بێت لە پاداشتی ئەو کار و کردەوە چاکانەدا کە ئەنجامتان دەدا بێگومان ئێمە ئابە و شێوەیە پاداشتی چاکە خوازان دەدەینەوە. هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو ئێوەش ئەی خودانەناسان لە دونیادا بخۆن و کەمێک ڕابوێرن بەڕاستی ئێوە تاوانبار و تاوانکارن. هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو خۆ گەر پێیان بوترێت کوڕنوش بەرن و ملکەچ و فەرمان بەرداری خودا بن ئەوانە کوڕنوش نابن و ملکەچ نابن هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. باشە ئەو دڵڕەقانە ئەگەر بەم قورئانە باوەڕ ناکەن بە چ گوفتارێکی تر باوەڕ دەکەن و ئیمان دەهێنن؟